خۆت گرێدراو و پەیوەستی کەس مەکە. باوەڕبەخۆبوون دژی هەر چەشنە پەیوەستی و گرێدراوییەکە، پەیوەستی بە شتێکەوە، بە کەسێکەوە، بە هەر شتێکەوە ڕوخێنەرە. تۆ پەیوەست نیت بە کارەکەتەوە. وا بە خۆت بسەلمێنە کە کارەکەت پەیوەستی تۆیە و پەیوەستە بە وزە و توانای تۆوە. هەمووی ئەمانە، هەموو هەلومەرج و بارودۆخەکان هۆکارێکن بۆ سوودوەرگرتن و کەڵک لێوەرگرتنی تۆ، بۆ گەشەکردن و پێشکەوتنی تۆ، ئاسوودەیی و شادومانیی هەستەکانی ترت مەبەستە بە کەسانی ترەوە، نە بە کەسێک، نە بە شوێنێک، نە بە شتێکەوە. سوهرابی سوبهری ئەڵێ، سێبەری ئاسوودەییمان خۆمانین، کەس ناتوانێت ببێتە هۆی ئاسوودەیی و ڕەزایەتی تۆ، جگە لە خۆت. زۆرێک لە هاوسەرگیرییە سەرنەکەوتووەکان هی ئەو کەسانەن کە دڵەڕاوکێیان لەگەڵە، یان باوەڕیان بە خۆیان نییە و لە دەرەوەی خۆیان بۆ ئاسوودەیی و حەسانەوە و باوەڕبەخۆبوون ئەگەڕێن و ئەیانەوێت لە کەسێکی ترەوە وەریگرن و لە ئاکامدا نائومێد و سەریان ئەدرێت لە بەرد کەس و لە هیچ هەڵومەرجێکدا ناتوانێت ئاسوودەیی و خۆشحاڵی و ڕەزایەت لە تۆ دروست بکا جگە لە خۆت. ئاگاداربە ئەم چەشنە ڕستانەی خوارەوە هەرگیز نەیەتە سەر زمانت ئەمیش ئاگاداریەکە لەسەر بنەمای ڕاگرتن. من بێ تۆ ناژیم، ژیان بێ تۆ بۆ من پوچ و بێ مانایە. تۆ زۆر شادمانم ئەکەی، تۆ وا لە من ئەکەی وەک پیاوێکی ڕاستەقینە بم. هەمووی پەیوەستە بە تۆوە، ئەگەر تۆ لام بڕۆیت و تا دوایی. وتنی ئەم شتانە ڕەفتاری خۆشکێنانەن کە نەک هەر عەشق و خۆشەویستی نادات بە کەسی بەرامبەر، بەڵکو نەبوونی باوەڕبەخۆبوون و پشتبەخۆبەستن لە تۆدا ئەگەیەنێ و ئەیسەلمێنێ، ڕووبەڕووەکەت هەست ئەکا کە تۆ زۆر لاواز و پشتبەستوو بە غیرەی خۆتی و جێگەی باوەڕ نیت. ئاگاداربە، پەیوەندی و خۆشەویستی تۆ سەرەتا بۆ خۆت بێت و دواتر بۆ کەسی دیکە بێ، تۆ ئەبێ کەسانی ترت هەمیشە لەبەر ڕۆحی مرۆڤایەتی و ڕەفتارییەوە خۆش بوێت، تا ئەو خۆشەویستییە ڕۆحی مرۆڤایەتی تۆ تێک نەشکێنێ. خۆت لە هیچ هەڵومەرج و بارودۆخێکدا بە هیچ کەس و هیچ شتێک پەیوەست مەکە. ئەم بەشەش بە کۆتا هات.